باسی پایەکانی ئیسلام دەکەین وەک لە حەدیسی پێغەمبەردا هاتووە صلی الله علیه وسلم ئاینی ئیسلام لەسەر پێنج پایە بینا کراوە باسی شایەتومانمان کرد ئەمڕۆ تەواوکاری باسی نوێژین بە یارمەتی ڕەب العالمین پای دووەم نوێژە نوێژ زۆر گەورەیە لە لای خوا دایناوە بۆ بەندەکانی تا بەو نوێژە میعراجێکی ڕۆحی بکەن بەرەو مەلەکوتی ئەعلا و تا بەو نوێژە لەناو کۆمەڵگادا مرۆڤێکی بەسوودی بێزیانیان لێ دەرچێ ڕەوشت و ئاکاری بەرز سیمایان بێ خۆشەویستی خوا بن خۆشەویستی دروستکراوەکانی خوا بن. بەشەکەی تری ڕۆحە هەر یەکێک لەم دوو بەشە پێویستی بە خواردن هەیە بۆ نەشونما لەشمان کە لە گڵی زەوی دروست کراوە خواردنی لە زەوی پێدەدرێ ئەو خۆراکانەی لەسەر ئەرزان خواردنی لاشەن ئەوانەی دەچنە مەعیدە ئەوە خزمەتی ئێسقان و گۆشت و خوێن و موو و نینۆک و هەموو ئەعزاکانی ئینسانەکەن. ئەی ڕۆحەکە ئەویش خواردنی تایبەتی خۆی هەیە. دیارە لاشە و جەستەی ئینسان هەرچەندە جوان بێ، هەرچەندە گەورە بێ و ڕێک بێ، هەرچەندە بەهێز بێ، ئەگەر ڕۆحی تیا نەبێ چەند سەعاتێک زیاتر خۆشەویستانی ئیدارە ناکەن بە دیاریەوە بۆگەنەکە بۆیە خواخوامانە زوو بینێژن و بیکەن بە ژێر خۆڵەوە ئەی ئەو سڕە چیە واکا لەم ئینسانە ئەوەندە بەرز و بەقیمەت بێ کە گیانە ڕۆحە کە لە لاو لە ناو لەشا بوو ئەو لەشە حسابێکی تری بۆ ئەکرێ ڕۆح هەموو کەلیمەیەکی پاک و شیرین، هەموو کردەوەیەکی چاک، هەموو سەیرکردنێک تێکەڵ بە حەرام نەبێ، هەموو بیرکردنەوەیەک کەوا مەخلوقات و عەزەمەتی خوا پێی ببینی، ئەوانە هەموو خۆراکی ڕۆحن. زیکر، یادی خوا، ئەو ڕۆحە بە یادی خوا، ئەو نەفسە بە یادی خوا ئارامەگرێ. بۆیە پێویستە ئێمەش خۆراک بدەین بە ڕۆحمان و بە لەشمان بۆ ئەوەی هەردووکیان نەشونما بکەن و بەجێ نەمێنێن. نوێژ گەورەترینی ذیکرەکانە، خوا بە موسا پێغەمبەر دەفەرمێ سەڵات و سەلامی خوای لەسەر بێ وەعقیمی الصلاة لذکری ئەتەوێ یادی من بکەی موسا نوێش بکە هەموو پێغەمبەران دوعایان کردووە ڕەبی اجعلنی مقیم الصلاة خوایە وام لێ بکە نوێژگەرێکی تەواو بم دامەزرا و بەردەوام بم نوێژ زۆر گەورەیە بۆیە دەبێت خۆراکی ڕۆحمان لەبیر نەچێ وەک چۆن پەلامار ئەدەین بۆ لاشەکەمان بەم دەس و بەو دەس بۆی ئەهێنینەوە نوێش بۆ ئەوەی دروست بێ ئێستا هاتینە سەر ئەوە کە نوێش خۆراکی ڕۆحە الا بذکر اللە تطمئن القلوب بە یادی خوا دڵ ئارامەگرێ ڕۆح ئاسوودە ئەبێ ئێوتمان گەورەترینی ذیکرەکانیش نوێژە ئیسا بۆی نوێژەکەمان بەرەمی هەبێ ڕۆحەکەمان سوود لە نوێژەکە وەربگرێ ئەبێ نوێژێ بکەین لای خوا قبول بێ و دروست بێ و وەرگیراو بێ. مەرجەکانی واجب بوونی نوێژ، یەکەم، باڵغ بوون، ناباڵغ نوێژی لەسەر فەرز نییە بەس ئەگەر کردی ئافەرینی بێ. عاقڵ بێ. ئینسانێ خاوەن پێداویستی تایبەت بێ عەقڵی تەواو نەبێ نوێژی لەسەر فەرز نییە ئەوە دوو سێهەمینیان ئیسلام لەسەر مسلمان نوێش فەرزە ئەوەی مسلمان نییە لە باتیەوەی پێی بڵێن نوێشکە ئەڵین مسلمان ببە باوەڕ بێنە چوارەمینیان بریتییە لە نەبوونی مانع بۆ ئەوەی نوێش بکە یعنی شتێک ڕێگر نەبێ لە ڕێی نوێژە چونکە جاری وایە کەسێک مسلمانە باڵغە عاقڵە بەس ناتوانێت نوێش بکە وەکو ئافرەت کە لە سوڕی مانگانا بێ یاوەکو زەیسان بێ دوای مناڵ بوون خۆ مسلمانیشە و حەزیشەکە بەڵام نابێ بیکە مەرجەکانی دروستی و قبولبوونی نوێشتین یعنی بۆی کەسێ نوێژی لەسەر واجب بێ ئەو چوارە بوو کەوتمان ئەی ئێستا بۆ ئەوەی کەسێ نوێژەکەی دروست بێ و وەربگیرێ ئەویش چەند مەرجێکی هەیە، یەکەمینیان بریتییە لە دخول الوقت، ئەبێ بانگ بووبێ ئینجا نوێژ بکەی، پێنج فەرزەکە ئەبێ بانگی ئەو فەرزە بووبێ کە تۆ ئەیکەی، ئەگەر نوێژ نەبووبێ ئەگەر دە رکات نوێژ بکەی لە باتی دوو رکاتی بەیانی، هەشت رکات بکەی لە باتی نیوەڕۆ، مادەم نوێژ نەبووبێ وەرناگیرێ ئەبێ دوایی بیکەیتۆ. وەکو ئەو بەڕێزەتان لێ نەقۆمێ وتوی مامەستا وەڵایی بی ساڵی شەبێ سەعاتێ شەوی ماوە نوێژی بەیانیم کردووە پەلەی بووە لەوانەیە ئیشی هەبوو بێ نا دووهەم ستر العورە داپۆشینی لەش سێهەم استقبال القبلە ڕوو لە قبلەکردن یعنی ئەگەر کەسێک بەگوێرەی شەرع خۆی پۆشتە نەکاتەوە نوێژەکەی دروست نییە وەرناگیرێ ئەگەر کەسێ ڕوو لە قیبلە نەکا نوێژەکەی دروست نییە وەرناگیرێ کاتەکە ڕوو لە قیبلەکردن داپۆشینی لەش عورەت ئەوەی کە شەرع دیاری کردووە ئەوە سێ چوارەمینیان ئەتەهارە پاکی پاکی لەش، پاکی جلوبەرگ، پاکی ئەو شوێنەی نوێژەکەی تیاکەی ئەمە نەوعێک لە پاکی پاکێکی ترمان هەیە پاکی لە بێ نوێژی لە بێ دەست نوێژی گەورە و بچووک حەدەسی ئەکبەر و ئەزغەریان پێوترێ بە عەربی لەشپیسی کە غوسڵ واجبەکە پێڵێن حەدەثی ئەکبەر یانی دەست نوێژکانی گەورە حەدەسی ئەزغەریش بریتە لەوە کەسێکەوە دەست نوێژەکەی ئەشتێ بە هەر وەسیلەیەک لەوانی دەست نوێژەشتێ ئەم کاتێ ئەم دووشتە هەبوون نوێژ وەرناگیرێ ئەبێ بەدوای ئەوە بگەڕین مانیعەکان لابین بۆی خوا نوێژەکەمان لێ قبول بکە و لێوەربگرێ بە چی حەدەسی ئەکبەر یعنی بێ دەستنوێژی گەورە لە شپیس بوون بە چیە بێ هەر شتێک شەرع دیاری کرد بێ وەکو تێکەڵی ژن و پێ ئاو جووت بوونیان یا احتیلام و خەوبینین یا بە هەر وەسیلەیەکەوا شەهوت لە ئینسان دەرچوو ئەوە غسڵ واجب ئەبێ لەسەر ئەو ئینسانە دوای مناڵ بوون غوسڵی لەسەر واجبە بێ با خوێنیشی نەبێ ئەگەر خوێنیش هەبوو چل ڕۆژ یا کەمتر یا زیاتر دوای خوێنەکە ئەبێ خۆی بشۆرێ خاڵێک هەیە مەعزەرەتم هەیە ئەم شوێنە شوێنی ڕوونکردنەوەی شەرعە زۆر کەس ئەمە نازانێ مەعزەرەتم هەیە جارێکی کەی ژن و پیاوێک تێکەڵە بن بە یەکتری لە پڕ حەدەسێ ڕوئەدا خۆیان کۆەکەنەوە شەهوت و مەنی نەهاتوە دانەبەزیوە ئەوە لەشان پیسە بێ هەردووکیان مادەم ئەو پیا و ژنە تێکەڵ بە یەکتری بوو بن زەکەری ئەو پیاوە لەگەڵ عورەتی ئەو ژنە تێکەڵ بە یەک بوون با شەهوەتیش نەیەت غسڵیان لەسەر واجبە بێ ئاگاداری ئەوە بن زۆر کەس گوێ ناداتێ وا ئەزانێ تا ئاوەکە نەبێ غسڵەکە لەسەری واجب نابێ ئەوە خاڵێکی وردە ئەرزم کردن بێدەستنوێژی بچووک وەک ئەوەی لە ئینسان دەرچێت میز بێ پیسی بێ باەک بێ غازات یا مەسەلەن ئەو شتانەی تر ئەوەش غسڵ واجبە کا ان عفوا دەست نوێژ واجبە کا لەسەر ئینسان ئەبێ دەست نوێژ بگرێ ئەگینا نوێژەکەی لێ وەرناگیرێ و نوێژەکەی دروست نییە بۆ ئەوەی غسڵ بکەین بڵێن کەسێک غسلی لەسەر واجب بووە ئەوە وا باشە حەزەکەم ئەمەم لێوەرگرن من کە قسە ئەەکەم قسە بۆ ئینسانی ئەەکەم نەخۆش نەبێ جێگە و ڕێگەی هەبێ بەڵام دوای ئەمانە حاڵەتی تایبەتی هەیە کەسێک کە ئەڕوا خۆی ئەشۆرێ بەم جۆرە ئەبێ غسڵ بکە یەکەم جار تارت دەگرێت ئەچێتە سەر ئاو تارت دەگرێ پاش و پێشی خۆی پاک دەکاتەوە اینجا دوای ئەوە چێتە حەمام ئەگەر پێویست بکا سنەتە بە سابون سەر و لاشەی بشۆرێ عرەقی پێوەیە چڵکی پێوەیە چەند ڕۆژێکە خۆی نەشۆردووە ئێستەش غسڵی لەسەر واجب بووە پێویستە لە پێشەوە بە ئاو و شامپۆ سابون بار شتێک خۆی پاکاتەوە لە چڵک ئەوە تارەت گرتن ئەوە خۆشۆردن بە ئاو سابوون دوای ئەوە دەستنوێش بگرێت دەستنوێژی تەواو ئیتر لەو تێک نەچێت گیانەکەم کاڵم دەستنوێژ بگرێ من باسی غسڵی بووەکەم تۆڵێ ماوەسا دێ وەڵام من تایسان نەمگرتووە دەیخۆ نەموتۆ غسڵەکە و دروست نیە گەر دەستنوێژ نەگری ئاما سونەتێکی پێغەمەری خوایە ئەگەر کەسێ دەستنوێژی گر بەر لەوەی خۆی بشۆرێ غسڵەکەی خێری زیاترە ئەی گەر دەستنوێژی نەگر هەر خۆی فڕیا ناو حەوزەکە یا چوو بە بەردەمی دووشەکە یا بە مەنجەڵەکە ئاوی کرد بەسەریا هەموو گیانی تەڕ بوو لەگەڵ نیەتی دڵا ئەوە غوسڵەکەی تەواوە بەڵام من باسی نوێ غوسڵێ ئەکەم کەوا کامڵ بێ پێغەمەری خوا کردوێتی سەل الله عليه وسلم دەستنوێژ ئەگرێت خاتو عیشەی دایکمان بۆمان بەیانەکە فەرمێ پێغەمەری خوا سەل الله عليه وسلم کاتێ غوسڵی دەکرد تارەتی دەگرت بە دەستی ڕاستی ئاوی دەکرد بە دەستی چەپیا بە دەستی چەپی خۆی پاگە کردەوە دوای ئەوە ئەهات دەستی ئەشۆری هەردوو دەسەکەی دەستنوێژی ئەگر وەک دەستنوێژێکی تەواو بۆ نوێش ئینجا ئاوی دەکرد تەبان ئەو زمانە دووشو بە لۆعە نەبووە مشتێک یا جامڵکەی ئاویە کرد بە سەریا دەستی خستە سەری تا جوان هەمووی تەڕە بوو ئەبێ هەوڵ بدەی هەمووی تەڕ بێ سەرت تەواو بوو لای ڕاست بۆ خوارەوە لای چەپت بۆ خوارەوە ئەوە ئەگەر هەموو ئازا تەڕ بوو لە تەوقی سەر تانوکی پەنجەی پێت و نیەتی شێنا لە دڵا کە ئەوە تۆ غسڵ دەکەی ئەمە خۆ فێنکردنەوە نییە ئەمە مەلەکردن و وەرزش نییە بۆیە نیەت بە دڵە بەدەم نییە زۆر کەس گیریان خواردەوە بە دەست نیەتی غسڵەوە یەک سعاتر ئەڵێ نیەتمە نیەتمەوەی چیشی بۆ نایە پێویست ناکە نیەتمە نیەتمەی ناوێ کە هەڵسای ڕۆشتی بۆ حەمام نیازت ئەوە بوو غوسڵت لەسەرە لەشت پیسە بە کوردەواری خۆمان ئیتر تەواو ئەوە نیەتە نیەت لەگەڵ تەربوونی هەموو عزاکانتە ئیتر تۆ لەش پیسیت لەسەر نەما هەندێک کەس زۆر زۆری پێچێ بەرمیلە ئاو بەشی ناکار ئاوی گەرمی بۆیلەر بەشی ناکا ئەوە هەڵەیە پێغەمبەری ئیسلام صلی الله علیه وسلم بە لیترێک ئاو ها ئەو دەبە ئەو دەبە ئەیکڕی بە 250 بەوە دەستنوێژی گرتووە پێغەمەری خوا بەوە ئاو بە ئەوەندە ئاو دەستنوێژی گرتووە و بە ساعێک ئاو یعنی با بڵێن سێ لیتر غوسڵی کردووە پێغەمبەری خوا ئیتر خۆ نابێ بڵێ نەیزانیوە چۆن بۆی گیرا پێغەممەرە و کردویەتی بۆی ئومەتەکەی بەو ئەندازەیە بتوان غسڵ بکەن وەڵام ماوەسا من نازانم چیم بۆ ناکرێ و چیم بۆ ناکرێ ئەوە پێڵێن تەمەڵی بزانە پێغەمبەرەکەت چی کردووە تۆیش وا بکە ئەو بە لیتری ئاو دەست نوێژی گرتووە کاکە تۆ دوو بە دوو لیتر بیگرە تۆ جارێ بەلوعەکە دەی تۆ نیو بەربیل سەتڵی ئاوە ڕۆ هەر قسەیەکەی اینجا سعاتەکە و لا ئەبەی اینجا ئەڵلقەکە و لە دەست نازانم چیەکەی کاکە وا نابێ ئەمە حسابی تایبەتی خۆی هەیە لەبەرەوە بێ ئاگامان لێبێ ئەو کەسانەی تووشی وەزواز بوون بە حەیاتی چاریان نابێ ئەگەر خۆیان فرای خۆیان نەکەون بەوە نییە هەر ئاوکەی بە خۆتا نە یەک قەرارە و بیدە بڵێ تەواو مامۆستا فەرمووی پێغەمەرگیان سەل الله عليه وسلم بە منێک ئاو غسڵی کردووە منی شوێنکەوتەی ئەو پێغەمەرم بڕیارە دەم بەم سەتڵە ئاوا ئەم غسڵە بکەم و تەواو هەیە نەخۆشە تارەتی بۆ ناگیرێ چۆنی بۆ ئەکرێ ئاوا هەیە سۆندەی پێوە کیسی پێوەیە ئێوە چی بکەوە بەسە زمانە نوێژەکەی بەو جۆرەیە بۆ یەکرێ شەرع ئیجازەی داوە خۆ ناڵێن بڕۆ سۆندەکە دەربێنە و بڕۆ تارت بگرە و دوایی بێرەوە با دکتۆرێ بانکەین سۆندەکە و بۆدا نا نا کە دەستی کرد بە نوێشت ئەو هەوڵا کیسەکە میزی تای خاڵیکە دوای ئەوە ئیتر ئەگەر مەعزەرەتم هەیە ئەگەر پیسی شتێکی هەبوو ئەتوانێ ئەگەر توانی خۆی بشۆری خۆی بشۆری ئەگەر نەیتوانی بە دەسڕی کلینیکس بە پەڕۆیەکی پاک ئەتوانێ خۆی پاکاتەوە پێویست ناکە خۆشی تەڕکاو بە تایبەتی ئەوانەی دکتۆر پێیان دەڵێ نابێ ئاوتان دەرکەوێ زۆر کەسەیە ماسیریەتی ڕۆژ تا ئێوارە ئاوەیا بەخۆیەوە ئەڵێ پاک نابمەوە نا کاکە پێویست ناکا پێغەمەری خواسە لەڵە سەحابە بە بەرد لە دەست خۆیان پاک کردووەتەوە سێ بەردێڵ گرتو خۆی پێ پاک کردووەتەوە ئێستا تۆ دەسری کاغەز بۆچی خۆتو بۆ پێ پاک ناکرێتەوە وەڵا دڵم ئاو ناخوات و آخر دڵ ئاو ناخوات دڵە گەراوی تێ بچێ ئەوەی تر هەر بەخۆی لێوارەوە تەختەبی دڵ شوێنی خوێنە ئەبێ بڵێ لە گوێی شەرعەکەم مادەم شەرعە لێ دروستە واعەکەم کەسێک میزە چڕکەی هەیە ئەڵێ مامەسا من دانیشم لەسەر ئاو احتیرام هەیە کە ئێمە دەرەوە هەمیترە بێ بگەڕێمەوە یعنی زۆر کەس گیری خوارە بەدەسەمەوە ئێ تۆ بڵێ ئەم ئیسلامە گەورە حسابی بۆ ئەمە نەکرد بێ با ئەڵێ ئەی ئەو کەسەی میزە چڕکەو هەیە تا بانگ نەدا دەست نوێژ مەگرە با بانگەکە بدا ئینجا بڕۆ تارەت بگرە کە تارەت گرت یەکسەر دەست نوێژەکە بگرە یەکسەر نوێژەکە بکە لە ناو نوێژەکە میزەکە بێتە خوارەوە نوێژەکە دروستە بۆ کەسێکەوە نەخۆشە میزە چڕکەیە بانگی یا ئینجا ئەڕا تارەتە گرێ دوایی ئازا دەست نوێژە گرێ ئەگەر جەماعەت بێ فرای جەماعەتەکە وێ گەرە خۆی بێ نوێژەکەی خۆیەکە و ناوەستێ ئەوە ئەگەر لە ناو نوێژەکە ئەو میزە چڕکەیە بێتە خوارەوە بەڕاستی بیجامەکەی تەرکە لا ڕانی تەرکە نوێژەکەی دروستە حیچ گومانی نەبێ نوێژەکەی دروستە بەس بۆ ئەو وایە ها نیو سەعات دەستنوێژی هەبێ ئێمە پێی بڵێن چی پێی بڵێن حرەبێ بڕێ دەستنوێژ بگری حرەبێ بڕێ دەستنوێژ بگری نە جارێکی کەش هەر لێرە باسم کرد زۆر کەس هەیە وازانێ بای لێ دەرچووە باش نییە سبحان الله ئەو پێغەمەری خوای ئەوە شغلون کردووەتەوە پیاوێکات و تێی پێغەمەری خوا من بەردەوام غازاتم هەیە فەرمی براکەم ئەگەر دەنگی هەبوو یا بۆنی هەبوو ئەوە دەستنوێژە شکێنێ ئەم هەوایە لە تۆ دەرەچێ ئەگەر دەنگی هەبوو یا بۆنی هەبوو اینجا دەستنوێژە شکێنێ ئەگەر نەیبوو ئەوەی جنێ ئەوە یا ترسە یا وەزوەسەیە ئەوانە کەواتە با بۆ خۆمان ئاسانکاری بکەین لە دینەکەمانا. تو زاتی خوا ئەمە لە باسی سیاست خۆشتر نییە؟ ئەو ژنانەی خوێنی بەردەوامیان هەیە ئافرەتمان هەیە ئافرەتی بەسە زمان دایکمان خێزانەکانمان خوشکەکانمان کچەکانمان عزیزانمان بنات حوا لەوەتی خوا دروستی کردوون خوای گەورە بارێکی داوە بەسەریانە ئافرەت کە باڵغ بوو کە تەندروست بوو لەمانیەکە سوڕی مانگانەی هەیە چەند ڕۆژێک ناتوانێت خوێن بکە خوێنی هەیە حەزەکەم لێرەشە ئەمە بڵێم زۆربەی پیاوەکان کە شەڕ ئەبێ لە ماڵەوە زۆر بیر لەم مەوزوعە ناکەنەوە ئافرەت کە لە عادەیە بوو حاڵەتی تەبیعی نییە حاڵەتی تەبیعی نییە ئەبێ زۆر عقلانە مامەڵی لەگەڵا بکرێ ئەبێ شەڕی پێ نەفرۆشی، ئەبێ بیانووی لێ نەگری، ئەبێ ئەرکێ نەدەی بە سەریا کە وا لە توانایان نەبێ. ئەو خوا بارێکی داوە بە سەریا، سێ ڕۆژ، چوار، پێنج، شەش، حەوت، پانزە ڕۆژ لەوانەیە خوێنی هەبێ. نابێ نوێژ بکا، نابێ ڕۆژوو بگرێ، نابێ لەگەڵ پیاوەکەیا جووت بێ و سەرجێگەیی بکا، سەرجێگەیی ئەڵێم جووتبوون ئەگینا بە یەکۆ خەوتن قەی ناکا لە حاڵەتی سوڕی مانگانە ئافرەتێ وا لە سوڕی مانگانە خوێنی هەیە خۆی هەڵبەستووە لەگەڵ پیاوەکەی ئاخەوێ تێرگەمە و گاڵتە و یاریەکەن بە یەکتریوە عیبی نییە ئافرەتێ مناڵی بووە لەوانەیە چل شەو خوێنی هەبێ ئەم پیاوە زەوقی هەیە ئەم ژنە حەڵاڵیەتی لەگەڵیایەتی یاری لەگەڵاکە ماچی ئەکا بەس جووتبوون نەبێ بینی ناوکۆژنۆ هەموو شتێکیان بۆ یەکتری حەڵاڵە بۆیە ئەتوانێ بەوە لە زەتی خۆی وەربگرێ و تووشی گوناحێژ نەبن بەس ئافرەت هەیە بە سێ ڕۆژی عادەکە نا بە حەو ڕۆژەکەیش نا هەیە هەر خوێنی هەیە ئەوە پێی ئەڵێن خوێنی زەی ئیستیحاضە یعنی خوێنی نەخۆشی ئەوە منعی ڕۆژوو ناکا هی نوێژ ناکا هی جوودبوونی پیاویش ناکا وەکو میزە چڕکەکە وایە ئەی حەلی چییە حەلی ئەوەیە ئەم ئافرەتە کە ئەزانێ عادەکەی چەند ڕۆژە بڵێن لە مانگەکە سێ ڕۆژی هەیە یا پێنجی یا حوتی هەیە خۆی عادەی خۆی ئەزانێ عادەکەی تەواو بوو باقەکەی تری نەخۆشیە خۆی ئەشۆرێ دوای خۆشۆردن خۆی هەڵ ئەبەسێ ئیتر لە نوێژی دروستە هەموو شتێکی دروستە ئەوە شەرەبێ حاڵەتی نوێژەکە وەکو میزە چڕکەکە وایە ئەبێ بانگ بدا ئەو خوشکە بە ڕێزە کاو حاڵەتانەیە بەردەوام دوای پاکبوونەوە دوای لە زەیسانی و عادەی ماگانە بەردەوام خوێنی هەیە ئەبێ کە بانگی دا ئینجا دەستنوێژ بگرێ ئەو وەسڵە و شتەی لابا ئینجا شتی تازە هەڵبگرێ دەستنوێژ بگرێ نوێژەکەی بکا نوێژی دروستە جوودبوونی لەگەڵ پیاوە دروستە ڕۆژیشی دروستە بۆ ئەوەی کەوا نوێژەکەمان دروست بێ ئەبێ تارەتێکی پخت گوێ بدەینە تارەتگرتن پێغەمەری خوا دای بەلای دوو قەبرا صلی اللە علیە وسلم فەرمی ساحێبی ئەم دوو قەبرە عەزاب ئەدرێن یەکێکیان دوو زمان بوو فیتنە بوو قسەی هێنا و قسەیە برد ئەوی تریان لە میز لەسەر ئاو خۆی پاک نەکردەوە یا هەر ئەسڵەن گوێی نەدا تارەت گرتن هەر بە پێوە هەڵە مێزە یاوەکو ئەوەیە کەوا ئهمالی کردووە و پاک و خاوێنی نیگانە هێناوە لەبەرەوە بە ئاگامان لێبێ و بە هەند بیگرین یا مەسەلەن هی وا هەیە ئیسا وە کاکە مال ماش ئەوە ڕیشی هەیە و چەند پیاوێکمان هەیە ڕیشیان هەیە حاجی لەتیف لە خواروێ ڕیشێکی ئەمەنە خەڵکە هەیە نوێژ ناکا ئەڵێ ماوە ساڵێ بەڵێ ئەڵێ ئەڵێ نازانم ئەمە ڕیشی چۆن تەڕێ بێت دەست نوێژ دەگرێت ئێوە کەی مشکلی تو هەیە ئەم ڕیشە زۆرە هەر سەرۆی تەڕ بێت تر عیبی نییە بنەکەی ناوێ بەس ئەمەی من ئەبێ بنی موەکان تەڕ بێ ئەمەی من نیە تەنکە ئەبێ تەڕ بێ بەس ئەوەی ڕیشی زۆرە بەس زاهیرەکەی تەڕ بوو ئیتر بنەکەی نایەوێ تەڕ بێ سبحان اللە بە عەقڵ نییە ئەم دینە بە دین بە وەرگرتنە لە ڕسول الله لە قورآن کاکە تۆ خەمی ئەو تە ڕیشی درێژە بنەکەی تەڕ نابێ خۆ نوێش ناکەی ئا چۆن لێمان قۆماوە ها چۆن ماڵوێران بووین ئا ئەو کەسەی کەوا دەسی یا ڕانی یا شوێنێکی زامارە و دکتۆر و توێتی نابێتە ڕی بکەی نابێتە ڕی بکە ها ئاگاتان لێرە بێ قسەی دکتۆر واجبە ئەبێ لە گوێ بکرێ ڕێک ئەبێ لە گوێی دکتۆر بکەین ئەنا گوناعبارە بین ئەی مامۆسای چی بکەم بۆ نوێژەکانم تەیەمم وئین کنتم مەرضا ئەگەر نەخۆش بوون فەتەیەمەم و بە خۆڵ دەست نوێژ بگرن بە خۆڵ تۆزێ خۆڵی پاک لە تورەکەیەکە لە تەشتێکە ئایهێنین دەسی پیاکتین بسم اللە الرحمن الرحیم جارێکی تر دەسی پیانیم قۆڵ هەڵەکەیت ئاوا ئەم قۆڵەکەی شو هەڵەکەی ئاوا تەواو ئەو دەست نوێژە بۆ ئەو کەسە ئەێ مامەسا من قاچم زامارە ئەوە هەڵێ بە من هاوازەێ من ئەمە نازانم مامەسا من قاچم زامارە دەموچاوی چی هەیە ڕوا ئاواکە تەیممەکەی ڕێزم هەیە دەسا لە خۆڵەکەەوەی دا لە قاچی با بۆ تەیمومی تۆ ئاساییە تەیمومی شەرعی نییە ئەبێ تەیەموم بکە ئەو کەسە ئینجا ئەخیری قسەم تەیەموم لەسەر کاشی فەرشی ئەمڕۆ بە گسکی کارەبایی بە میکرۆسکۆبیش تۆزی تا نادۆزیتەوە ئەم تەیەمومانە دروست نییە ئەم تەیەمومە ئیسا ئەیدا بە بەتانیەکەیە ئەمە دروست نییە ئەی ئەبێ خۆڵی بۆ پیاکەین سەعیدەن ینی گڵ طیبەن پاک ئەبێ گڵ بێ و پاک بێ ئەبێ بۆی پەیاکەین لە کوێ لە هندستان لە تاران لە ئەردەن لە ئیماراتی عەربی نایبەی بۆیە نەخۆشەکە و یعنی ناتوانانی ئالم مەملەکەتی خوا یەک هزار هەیکەلمان هەیە بڕۆی لەوێ تۆزێ گڵی وشکی بۆ بێنی و بۆی تەیمەکەی دروست بێ خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا ڕەحم بە هەموومان بکە خوایە ڕەحم بە نەخۆشەکان بکەی خوایە ئەوانەی لە عینایەن خوایە ڕەحمیان پێ بکەی خوایە ئەوانەی نەخۆشن شیفایان بدەی خوایە ڕەحم بە کەس و کاری نەخۆشەکانیش بکەی خوایە قەرزی قەرزارەکان بار بکەی خوایە لە مردوەکانمان خۆشببی خوایە وڵاتمان پڕ لە خێر و خۆشی بکەی خوایە کار بەدەستەکان بخیتە سەر ڕێگەی ڕاست خوایە هیدایەتیان بی خوایە دنیا لە بەرچاویان ناشیرین بکەی